بەشی یانزە چۆن دەتوانین کەسایەتێکی نەرجسی دیاری بکەین و بیناسین لێرەدا تاکە ڕێگایەکی زۆر ئاسان هەیە کە دەتوانین پێی کەسێکی نەرجسی بناسین ئەویش ئەوەیە کاتێک کەسێک زۆر هۆگر یاخود معجیبی خۆی بێت و شانازی بەخۆیەوە بکات ئەمەش کاتێک دەبینین کە ئەم کەسە کۆمەڵک قسەی هیچ و چروک دەکات، بەڵام خۆی وا هەست دەکات کە قسەکانی گرنگی و بایەخی زۆریان هەیە. بە گشتیش ئەم جۆرە کەسانە گوێ بۆ خەڵکی تر ناگرن و خەڵکی تریان بە لاوە گرنگ نییە. هەروەها دەتوانین کەسێکی نەرجسیمان بۆ دەربکەوێت کاتێک ڕەخنەی لێ دەگریت. یەکسەر تووڕە دەبێت یان کەسێکی حەساسیەتی بەرامبەر ڕەخنە لێگرتنی هەبێت و قبوڵی نەکات کەس ڕەخنەی لێ بگرێت، ئەم حەساسیەتەش کاتێک دەردەکەوێت کە هەموو کاتێک بەرگری لە خۆی بکات و نکۆڵی لە ڕاستی ڕەخنەکان بگرێت یان بە شێوەیەکی توندوڕەق و تووڕەیی وەڵامی ئەو کەسانە بداتەوە کە ڕەخنەی لێ دەگرن. پێدەچێت زۆرجار مەیلی نەرجسی لە پشت هەڵوێستی خاکیبوون و سادەییەوە خۆی شاردبێتەوە. لە ڕاستیدا شتێکی دەگمەن نییە ئەگەر مەیلی نەرجسی لەو کەسانە بدۆزیتەوە کە هەڵوێستی سادەیی و خاکیبوون پیشان دەدەن. ئەمەش زیاتر وەکو ئیعجاببوون بە خۆیانەوە وایە لای ئەو کەسانە. لەگەڵ ئەوەی کە کۆمەڵێک دیاردە و سیمای جۆربەجۆری نەرجسی هەیە، بەڵام تاکە خاڵی هاوبەش لە نێوان ئەم جۆرانەدا ئەوەیە، گرنگینەدان و بێ بایەخکردنی جیهانی دەرەکی یەکێکە لە سیما گشتیەکانی نەرجسیەت. جێگەی ئاماژەیە زۆر ئاسان نییە کەسێکی نەرجسی و کەسێکی لەخۆباییبوو لە یەکتر جیابکەینەوە. کەسێکی لەخۆبایی بوو زیاتر پێویستی بەوە هەیە کە هەموو خەڵک وەسفی بکەن و پێیدا هەڵبدەن و باسی جوان و باشی بکەن بەڵام ئەمە مانای ئەوە نیە کە ئەو کەسە هیچ گرنگی بە خەڵکی تر نادات بەڵکو ئەم زیاتر گومانی لە خۆی هەیە. خاڵێکی گرنگتر کە پێویستە ئاماژەی پێبکەم ئەوەیە کە جیاوازی لە نێوان نەرجسیەت و خۆپەرستیدا هەیە، چونکە نەرجسیەتی توندڕەوانە ئەوەیە کە ئەوکەسە بە گشتی واقع نابینێت، بەڵام کەسی خۆپەرست کەمتر گرنگی و بایەخ و خۆشەویستی بۆ خەڵکی تر هەیە. بە مانایەکی تر خۆپەرستی توندڕەوانە مانای نەرجسیەتی توندڕەوانە ناگەیەنێت. تاکگەراییش مانای ئەوە ناگەیەنێت کە ئەوکەسە واقعی بە شێوەیەکی ڕاستیانە نابینێت. زۆر جاریش دەتوانین کەسێکی نەرجسی لە ڕێگای سیماکانی دەموچاویەوە بناسین. زۆر جار ئەم کەسانە دەم بە پێکەنین و دەموچاو کراوان. ئەم پێکەنین و باوەڕبەخۆبوونە زیاتر لەوەدایە کە ئەوان خەڵکی تر بە منداڵ دەزانن. زۆر جاریش بە تایبەت ئەو کەسانەی کە لە حاڵەتێکی نەرجسی زۆر خراپدان، خاوەنی چاوێکی بریقەدارن. زۆر کەس پێی وایە کە ئەمە نیشانەی پیرۆزبوونی ئەو کەسانەیە. بەڵام لە ڕاستیدا نیشانەی شێتبوونی ئەو کەسانەیە. هەروەها زۆرێک لەو کەسانەی کە زۆر نەرجسین، خاڵکانێکی زۆر بڵێن و هیچ کاتێک لە قسەکردن ناوەستن. بە تایبەت زۆرجار لە کاتی نانخواردندا، بە جۆرێک کە نانخواردنیان لەبیر دەچێت و خەڵکانی تریش ناچار دەکەن بە برسێتی بمێننەوە. چونکە لای ئەمان دۆستایەتی و نان خواردن و لای ئەمان بایەخی لە منەکەی خۆیان کەمترە. بەڵام نابێت ئەوەشمان لە بیر بچێت کە زۆرجاریش هەموو سیماکانی نەرجسیەت بە جەستەی ئەو کەسەوە دیار نیە بەڵکو زۆر جار تەنها لە دەموچاوی و مێشکیدا هەندێک نیشانەی نەرجسیەت دەبینین، بۆ نمونە زیرەکی، تواناکانی جەستەیی، بیری، سیمای باشی جلوبەرگی، زۆرجاریش ئەمانە زیاتر درێژە دەکێشن بۆ چۆنیەتیی پرچ داهێنان و تەنانەت مووی لووتی. زۆرجاریش نیشانەکانی نەرجسییەت لە کەسێکدا بەدی دەکەین کە ئەو کەسە شانازی بە هەندێک سیفاتەوە دەکات کە خەڵکی ئاسایی شانازی پێوە ناکەن، بۆ نموونە، توانای زاڵبوون بەسەر ترس، پێشبینیکردنی شتێکی مەترسیدار. بە وەڵامی گونجاویش بۆ ئەم پرسیارانە، مێشکی، شوهرەتی، سامانی، هۆشیاری و هەتا دوایی بەکاردەهێنێت. جێگەی ئاماژەیە بەشێکی زۆری بتە ئاینیەکانی سەردەمانی پێشوو کۆمەڵێک سیمای مرۆڤیان پێوە دیارە. کەسێکی نەرجسی بوونی خۆی دەبێتە موڵکی تایبەتی خۆی، هەرکەسێکیش دەست بۆ ئەو بوونە بەرێت وەک ئەوە وایە دەستی بۆ موڵکی تایبەتی ئەو بردبێت. بەهەرحاڵ هەرچەندە حاڵەتە نەرجسیەکە بەهێز بێت، هێندە ئەو کەسە ناتوانێت دان بە سەرنەکەوتنەکانی خۆیدا بنێت، یان بە هیچ شێوەیەک ناتوانێت قبوڵی ڕەخنە لێگرتن بکات. کاتێک لەلایەن کەسێکی ترەوە هەڵسوکەوتێکی خراپی بەرامبەر دەکرێت، یەکسەر هەست بە توڕەییەکی زۆر دەکات. زۆرجاریش لەو باوەڕەدایە کە خەڵکانی تر دەبەنگن و جاهیلن، هەربۆیە ناتوانن حوکمێکی باش و گونجاوی بەرامبەر بدەن. لێرەدا پێم باشە باسی ئەو خاڵەش بکەم کە دەبێتە هۆی بەهێزبوونی حاڵەتی نەرجسی بوونی کەسێک، لە کاتێکدا کەسێکی نەرجسی بوونی خۆی دەبێتە جێگایەکی گرنگی و بایەخی، لە هەمان کاتیشدا ئەو شتانەشی کە پەیوەندییان بەوە هەیە دەبنە جێگای گرنگی و بایەخی. هەر بۆیە بیرو بۆچوونەکانی و زانیاریەکانی، ماڵەکەی، بگرە ئەو کەسانەش کە جێگای گرنگی پێدانی ئەمن، هەموو ئەمانەش دەبنە هۆی نەرجسی بوونی. هەر وەک فرۆیدیش ئاماژەی پێداوە کە زۆرترین نیشانە کە بە باشی دەردەکەوێت خۆشەویستی و وابەستەیی کەسێکی نەرجسیە بە منداڵەکانیەوە. بەشێکی زۆری باوکان لەو باوەڕەدان کە منداڵەکانیان لە چاو منداڵەکانی تردا جوانتر و زیرەکترن، بەتایبەت کاتێک منداڵەکەی تەمەنی بچووک بێت، ئەم حاڵەتە نەرجسیەتە بەهێزتر دەبێت. جێگەی ئاماژەیە خۆشەویستی باوک بۆ منداڵەکەی یاخود دایکان، تا ڕاددەیەکی زۆر ئەم خۆشەویستییە بەردەوامییە بە خۆشەویستی خود یاخود زات. هەروەها خۆشەویستی نێوان کەسانی بەتەمەنیش وەکو خۆشەویستی نێوان پیاو و ژن جۆرێک لە نەرجسیەتی پێوە دیار دەبێت، ئەو پیاوەی کە ژنێکی خۆشدەوێت کاتێک دەبێتە موڵکی ئیتر حاڵەتی نەرجسیەتی توش دەبێت، ئەو زۆر خۆشی دەوێت و دەبێتە هۆگری و هەمووکاتێک باسی سیفاتە جوانەکانی دەکات و هەمووکاتێکیش هەوڵی ڕازاندنەوەو جوانکردنی دەدات. بە دڵنیاییەوە دەبێتە بەشێک لە بوونی ئەو. هەر خۆشی دەبێتە هەڵگری سیفاتە گەورە و نائاساییەکانی ژنەکەی. زۆرجار قەناعەتی وای لا دروست دەبێت کە تەنانەت سیفاتە خراپ و ناشرینەکانی ژنەکەشی خۆش بوێت و شانازی پێوە بکات. لە ڕاستیدا هەستی نەرجسیەت لای مرۆڤ حەزێکی ئێجگار توندە و بەهێزە. کە مەگەر حەزی سێکسی و مانەوە و حەزی ژیان هێندەی نەرجسیەت بەهێز بێت، لە ڕاستیشدا زۆر جار تاقیکردنەوەکان ئەوەیان دەرخستووە کە ئەم حەزە لە دوو حەزەکەی تر بەهێزترە. تەنانەت لای کەسێکی ئاساییش کە هێندە تیشکی نەرجسیەت تێیدا بەهێز نییە، بەڵام خاوەنی دڵێکی نەرجسییە، کە بە هیچ شێوەیەک ناتوانرێت لەناو ببرێت، لێرەدا گومانمان لەوە هەیە کە حەزی نەرجسی وەکو حەزی سێکسی و مانەوەی ژیان خاوەنی ئەرکێکی بایۆلۆژی گرنگ بێت. کاتێک ئەم پرسیارە دەکەین، ئاخۆ مرۆڤ چۆن دەتوانێت لە نەرجسیەت ڕزگاری بێت کە بە شێوەیەکی تەواوەتی هەموو پێداویستیە جەستەی و حەز و ئاواتەکانی تێر نەکرابێت؟ یەکسەر وەڵامەکەشی بۆ خۆی دێتە بەردەستمان لە ڕووی بایۆلۆژیەوە لە ڕوانگەی مانەوەی ژیان، مرۆڤ ناچار کراوە کە سەرەتا دەبێت گرنگی و بایەخی زۆر بە خۆی بدات ئینجا بیر لە خەڵکی تر بکاتەوە. ئەگەر ئاوا نەکات ئەوا چۆن دەتوانێت وزە و توانای هەبێت بۆ ئەوەی بەرامبەر خەڵکی تر بەرگری لە خۆی بکات، پارێزگاری لە ژیانی خۆی بکات، شەڕ بۆ ڕزگاربوون بکات، داواکاری خۆی بەسەر خەڵکی تردا بسەپێنێت؟ ئەگەر کەسێک نەرجسی نەبێت واتە قەدیسێکە یاخود کەسێکی پیرۆزە. بەڵام ئاخۆ قەدیسەکان خاوەنی توانایەکی هێندە بەهێزن بۆ مانەوە؟ لە ڕووی ڕۆحانییەوە نەهێشتنی نەرجسیەت لە ناخی مرۆڤدا شتێکی گرنگە، بەڵام لە ڕووی دونیاییەوە ئەمە گەورەترین ترسە بۆ مانەوە. دەتوانین بڵێین کە سروشت بڕێکی زۆری لە نەرجسیەت پێبەخشیوە، بۆ ئەوەی چەندی بوێت کار بۆ مانەوەی خۆی بکات. ئەمەش ڕاستە چونکە سروشت هیچ جۆرێک لەو غەریزە پێشکەوتوانەی نەبەخشیوە بە مرۆڤ کە ئاژەڵەکان هەیانە چونکە ئاژەڵ هیچ کێشەی مانەوەی نیە چونکە سروشتی غەریزەکانی ئەم کارە لە ئەستۆ دەگرن بە شێوەیەک کە هیچ پێویست ناکات ئاژەڵ بیر بکاتەوە یان بڕیارێک لەبارەی ئەوە بدات ئاخۆ حەز دەکات یان نا، بۆ ئەوەی دەست بە چالاکیی خۆی بکات بۆ ئەوەی ئەو کارە جێبەجێ بکات. بەڵام لە مرۆڤدا، سیستەمی غەریزی هەموو چالاکییەکانی خۆی دۆڕاندووە. لەبەر ئەوە نەرجسییەت دەبێتە ئەرکێکی بایۆلۆژی و گرنگ و پڕ بایەخ. بە هەر حاڵ، لە کاتێکدا لەوە تێ بگەین کە نەرجسییەت ئەرکێکی بایۆلۆژی گرنگی هەیە، ڕووبەڕووی ئەم پرسیارە دەبینەوە. ئاخۆ نەرجسیەتی توندڕەوانە وا لە مرۆڤ ناکات کە هیچ گرنگی بە خەڵکانی تر بدات؟ هەروەها ناتوانێت هەلی ئەوە بداتە سەنتەری دووەمی پێداویستییەکانی بۆ ئەوەی لە کاتی پێویستیدا لەگەڵ خەڵکی تردا هاوکاری بکات؟ ئاخۆ نەرجسیەت مرۆڤ لە کۆمەڵایەتیبوونی دوور ناخاتەوە، بەتایبەت کاتێک دەگاتە سنوورێکی توندڕەوانە وەکو شێتبوون؟ بە دڵنیاییەوە نەرجسیەتی توندڕەوانە دەبێتە گەورەترین ڕێگری ترسناک لە بەردەم هەموو ژیانێکی کۆمەڵایەتیدا. بەڵام ئەگەر بەم شێوەیە بێت، ئەوا دەتوانین بڵێین نەرجسیەت لە دژی پرەنسیپی مانەوەیە. چونکە تاکە هەلی مانەوەی مرۆڤ ئەوەیە کە خۆی لەناو کۆمەڵەکاندا ڕێکبخات، چونکە هیچ کەسێک ناتوانێت بە تەنها بەرگری لە مانەوەی خۆی بکات و ڕووبەڕووی ترسی کارەساتە سروشتییەکان ببێتەوە. هەروەها کۆمەڵێک کار هەیە کە هیچ کەسێک ناتوانێت بە تەنها خۆی بیانکات و هەر دەبێت پشت بە خەڵکی تر و کۆمەڵگا ببەستێت. ئێستا گەیشتووینەتە ئەو دەرئەنجامە دژبەیەکەی کە پێیوایە نەرجسییەت گرنگە بۆ مانەوە. لە هەمان کاتیشدا ترسێکە بۆ مانەوەی مرۆڤ. ئەم دەرئەنجامە دژبەیەکەش دەتوانین بەم شێوەیە هەڵیبسەنگێنین. یەکەم، نەرجسیەتی نموونەیی یاخود میثالی لە جیاتی نەرجسیەتی توندڕەوانە خزمەتی مانەوە دەکات، واتە پلەی نەرجسیەتی بایۆلۆژی کەم بکرێتەوە بۆ ئەوەی لەگەڵ پێکەوە ژیانی کۆمەڵایەتی بگونجێت. دووەم، گۆڕینی نەرجسیەتی تاک بۆ نەرجسیەتی کۆمەڵایەتی، واتە خێڵ یان نەتەوە یاخود ئایین و ڕەگەز. ئەمانە بکرێتە جێگای گرنگی و بایەخ نەک تاک. واتا لە جیاتی نەرجسیەتی تاک، نەرجسیەتی کۆمەڵ جێگای بگرێتەوە. بەم شێوەیەش دەتوانرێت پارێزگاری لە وزەی نەرجسیەت بکرێت، بەڵام دەبێت بۆ خزمەتی مانەوەی کۆمەڵەکە و لە جیاتی مانەوەی تاک بەکار بهێنرێت. پێش ئەوەی باسی نەرجسیەتی کۆمەڵ بکەم، پێم خۆشە باسی نەخۆشی نەرجسیەت بکەم. شێواندنی حوکمی مەنتقی ترسناکترین دەرئەنجامی نەرجسیەتێکی خراپە. چونکە مەسەلەی هۆگربوون بە نەرجسیەتەوە وەکو کارێکی گرانبەها یاخود جوان یاخود باش و حەکیم دادەنرێت، دیارە ئەمەش لەسەر بنەمای حوکمێکی ژیرانە نییە، بەڵکو زیاتر لەسەر بنەمای من یان بۆ منە ئەم حوکمانە دەدرێن، لێرەوە دەگەینە ئەو دەرئەنجامەی کە حوکمی بەهای نەرجسیەتی حوکمێکی پێشوەختی و لادەرانەیە. زۆرجاریش بۆ ئەم حوکمدانە هەڵەیەش کۆمەڵێک پاساو دەهێنرێتەوە کە زۆر جاریش ئەم پاساوانە کار بۆ هەڵخەڵەتاندن و شێواندنی ڕاستیەکان دەکەن ئەمەش بە پێی پلەی زیرەکی و حیکمەتی ئەو کەسە دەگۆڕێت جێگای ئاماژەیە لە کەسانی سادەدا نیشانەکانی نەرجسیەت بە ئاشکرایی دەردەکەوێت. لە کاتێکدا کەسێک بە شێوەیەکی زۆر ئاسان دەپەیڤێت، بەڵام لە هەمانکات نەبرە و شێواز، کۆمەڵێک وشە و دەستەواژەی پڕبایەخ دەڵێت، لە ڕووی خۆیەوە ئەو کەسە خاوەنی هەستێکە کە وادەزانێت لە لوتکەی جیهانە، بەڵام لە ڕاستیدا ئەو تەنها لە بارێکی دەروونیدایە کە زیاتر خۆی گەورە دەبینێت. بەڵام هەموو ئەمانە مانای ئەوە ناگەیەنن کە نیشانەکانی نەرجسیەتێکی توند لە کەسێکدا هێمای شتێکی ناخۆش و هیلاکبەخش بگەیەنێت لە کاتێکدا ئەو کەسە کەسێکی زانا و خاوەنی زیرەکیەکی تایبەتی بێت ئەو کاتە ئەم کەسە کۆمەڵێک بیری جوانمان پێ دەبەخشێت هەروەها ئەگەر چۆن ئەو بۆچوون و بیرانەی ئەو کەسە باش هەڵسەنگێنرێت ئەوا حوکمێکی هەڵە نییە. بەڵام نابێت ئەوەشمان لەبیر بچێت کە کەسی نەرجسی حەز دەکات شتەکانی خۆی گەورە پیشان بدات. بەڵام لە حاڵەتی نەرجسیەتی نێگەتیڤدا پێچەوانەی ئەمە ڕاستە. چونکە ئەو کەسە هەوڵ دەدات کە شتەکانی خۆی بە بێبایەخ پیشان بدات و حوکمەکانیشی لایەنگری پێوە دیارە. گەر ئەو کەسە لە سروشتی بڕیارە خراپەکانی خۆی هۆشیار بێت، ئەوا هیچ ئەنجامێکی خراپی نابێت. هەروەها هەڵسوکەوتێکی زۆر پێکەنیناویش دەگرێتە بەر. ئەو دەتوانێت ئەم کارە بکات. دیارە ئەوەش بەهۆی نەرجسیبوونەوەیە. بەڵام کێشەکە لەوەدایە کە ئەم حاڵەتە زۆر دەگمەنە. عادەتەن ئەو کەسانە لەو قەناعەتەدان کە حوکمەکانیان هیچ جۆرە لایەنگری پێوە دیار نییە، بەڵکو حوکمێکی زۆر ژیرانە و حەکیمانەیان داوە. ئەمەش دەبێتە هۆی شێواندنی توانای بیرکردنەوە و حوکمدان لەسەر مەسەلەکان، چونکە ئەمە وای لێدەکات کە تواناکانی زۆر لاواز بن بە تایبەت کاتێک ڕووبەڕووی هەڵوێستێک ببێتەوە کە بەرامبەر خۆیەتی. لە لایەکی ترەوە ئەم کەسە تووشی ئەوە دەبێتەوە کە حوکمی خراپ بەرامبەر بە هەموو شتێکی ئەو، واتە کەسی دووەم بدات. بەم شێوەیەش من هەموو جیهانی دەرەوە داگیر دەکات و ئەمە شتێکی زۆر ترسناک و نامۆراڵییە. بەم شێوەیەش ئەم کەسە نەرجسییە کۆتایی بە هەموو شتێک دەهێنێت. چونکە لێرەدا ئەو کەسە زۆر توندڕەوانە بڕیار بەرامبەر بە هەموو شتێکی خۆی دەدات و لە هەمان کاتیشدا هەوڵی بێ بایەخکردنی هەموو شتێکی دەرەکی دەدات. بەڵام ترسناکترین خاڵی نەرجسیەتی توندڕەوانە ئەوەیە کاتێک ئەم کەسانە ڕەخنەیان لێ بگیرێت زۆر بە توندی وەڵامی ڕەخنەگرەکە دەدەنەوە، لە حاڵەتی کەسێکی ئاساییدا هیچ توڕە نابێت کاتێک ڕەخنە لە قسەکانی یاخود کارەکانی بگیرێت بە مەرجێک ئەو ڕەخنەیە مەنتقی و ڕاستگۆیانە بێت و دوور بێت لە نیەتی پیس بەڵام لە حاڵەتی کەسێکی نەرجسیدا لە کاتێکدا ڕەخنەی لێ بگیرێت زۆر توڕە دەبێت چونکە ئەو وا هەست دەکات کە ڕەخنە بریتیە لە هێرشی دوژمنانی و ئەو بە هۆی سروشتە نەرجسیەتەکەی خۆی ناتوانێت لەوە تێبگات کە هەموو ڕەخنەیەک هۆکارێکی بابەتیانەی هەیە دیارە هۆکاری ئەم تووڕەبوونە زۆرەشی دەگەڕێتەوە بۆ هۆی ئەوەی ئەم کەسە لە جیهانی دەرەکی دابڕاوە و زۆر گۆشەگیرە و ترسی لە خەڵکی تر هەیە دیارە کەسێکی نەرجسی هەوڵدەدات لە ڕێگای گەورەکردنی خۆیەوە هەستی ترس و گۆشەگیری خۆی پڕ بکاتەوە. گەر ئەو بۆ خۆی جیهان بێت، کەواتە هیچ کاتێک جیهانی دەرەکی ناتوانێت بیترسێنێت. هەروەها ئەگەر ئەو هەموو شتێک بێت، کەواتە هیچ کاتێکیش گۆشەگیر و تەنها نابێت. هەر بۆیە کاتێک کەسێکی نەرجسی بریندار دەکرێت، یەکسەر هەست دەکات کە هەموو بوونی لە ژێر مەترسیدایە. لە کاتێکدا تاکە چەکی خۆی لە دژی ترس بەکار دەهێنێت بریتییە لە گەورەکردنی خۆی. ئەم ترسە بە شێوەیەکی شێتانە دەردەکەوێت. ئەو بۆیە هێندە زۆر تووڕە دەبێت چونکە ناتوانێت بە شێوەیەکی گونجاو هەڵسوکەوت بکات. لەناوبردنی ڕەخنە تاکە ڕێگایە بۆ ئەوەی نەرجسیەتی خۆی بپارێزێت. تاکە ئەلتەرناتیڤ بۆ توڕەبوونی کەسێکی نەرجسی ئەوەیە کە تووشی خەمۆکی دەبێت. کەسێکی نەرجسی ناسنامەیەکی گەورە بۆ شەخسی خۆی دروست دەکات، ئەم کەسە لەو باوەڕەدایە کە جیهانی دەرەکی هیچ ناتوانێت کێشە بۆ ئەو دروست بکات، هەروەها ناتوانێت جەبەروتی و هێز و توانای ئەو لەناو بەرێت. لەبەر ئەوەی لەوەدا سەرکەوتووە کە خۆی بکاتە جیهان، هەروەها هەستێکی وای لای خۆی دروست دەکات کە لە ڕووی هێز و هۆشیارییەوە کەسێکی کامڵ و تەواوە. گەر نەرجسیەتی بریندارکراو نەیتوانی لەبەر هەر هۆیەک بێت زۆر بە توندی و تووڕەیی وەڵامی ئەو کەسەی بەرامبەری بداتەوە، ئەوا تووشی حاڵەتی خەمۆکی دەبێت. ئەو هیچ پەیوەندی بە جیهانەوە نییە و هیچ گرنگی پێنادات جیهان لای ئەو هیچ مانایەکی نییە ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە نەیتوانیوە پەیوەندیەکانی لەگەڵ جیهان دابمەزرێنێت گەر نەرجسیەتەکەی بە شێوەیەکی زۆر توند بریندارکراو بوو بە شێوەیەک کە نەتوانێت پارێزگاری لێ بکات، لەم کاتەدا من دادەڕمێت. وەک کاردانەوەیەکی خراپ ئەم کەسە تووشی حاڵەتی خەمۆکی دەبێت. بە بۆچوونی من ڕەگەزی دڵتەنگی و خەمخواردنەوە لە حاڵەتی خەمۆکی و ڕەشبینیدا دەبێتە هۆی ئەوەی کە ئەم وێنەی نەرجسیەتەی من کە مردووە نەخۆشەکە زۆر ئازار بچێژێت پێی. ترسی کەسێکی نەرجسی لە حاڵەتی خەمۆکی کە لە ئەنجامی بریندارکردنی نەرجسیەتەکەیەوە تووشی دەبێت، هۆکاری سەرەکییە کە هەموو کاتێک کەسێکی نەرجسی خۆی لە برینداربوون دەپارێزێت. لێرەشدا کۆمەڵێک ڕێگای لە بەردەمدایە. یەکێک لەو ڕێگایانە کە دەیگرێتە بەر ئەوەیە کە پلەی نەرجسیەتەکەی خۆی زیاد بکات، بە شێوەیەک کە هیچ کاتێک ڕەخنەگرتن یان فەشەلی دەرەکی ناتوانێت هێرش بۆ سەنتەری نەرجسیەتی بەرێت. بە مانایەکی تر پلەی نەرجسیەت زیاتر دەکات بۆ ئەوەی بەرەنگاری هەر هەڕەشەیەک بێتەوە کە ڕووبەڕووی دەبێتەوە. ئەمەش مانای ئەوە دەگەیەنێت کە ئەو کەسە دەیەوێت لە ڕێگای بەرزکردنەوەی نەخۆشییە عەقڵییەکەیەوە کە زۆرجار تا زهنیش دەگات، خۆی لە هەڕەشەی خەمۆکی بپارێزێت. بەڵام جگە لەم ڕێگایەش چارەسەرێکی تر هەیە کە ئەویش زیاتر لای کەسەکە مەقبوولە. هەرچەندە ئەمەش ترسی زۆری بۆ خەڵکی تر هەیە. ئەم چارەسەرەش ئەوەیە کە واقیع بە شێوەیەک بگۆڕێت کە لەگەڵ بوونی ئەودا یەکبگرێتەوە. باشترین نموونە بۆ ئەم حاڵەتە هیتلەرە. ئەم کابرایە بە شێوەیەکی زۆر نەرجسی بوو، ئەمە وایلێکرد کە ملیۆنەها کەس ناچار بکات بۆ ئەوەی دان بە وێنەی تایبەتی ئەودا بنێن. ئەو خاوەنی کۆمەڵێک خەیاڵی گەورەکراو بوو، لەوانە ڕایخی سێهەم. هیتلەر بە هەموو شێوەیەک دەیویست ئەم وەهمەی بۆ واقع بگۆڕێت. دیارە هەوادارانیشی یارمەتییەکی باشیان دا بۆ بە ئەنجام گەیاندنی ئەم وەهمەی. بەڵام کاتێک هیتلەر فەشەلی هێنا، ناچار خۆی کوشت. ئەمەش لەبەرئەوەی کە هیتلەر نەیتوانی بەرگەی ڕووخانی ئەو وێنە نەرجسیەتەی خۆی بگرێت. دیارە گەر لە لاپەڕەکانی مێژوو بگەڕێیت چەندین نموونەی سەرۆکەکان دەدۆزیتەوە کە تووشی نەخۆشیی شێتی خۆبەگەورەزانین بوون، ئەمانە هەوڵیشیانداوە چارەسەری نەرجسیەتی خۆیان لە ڕێگای گۆڕینی جیهان بەو شێوەی کە لەگەڵ ئەواندا بگونجێت کردووە. ئەم جۆرە کەسانە بە هەموو شێوەیەک هەوڵ دەدەن هەرچی ڕەخنەیە لە ناوی بەرن، چونکە ئەمانە ناتوانن بەرگەی ئەو ترسە بگرن کە دەنگی عەقڵ لەوانی دەکات. هەر لە کالیگۆلا و نیرۆنەوە بۆ هیتلەر و ستالین، سەیردەکەیت هەموو کاتێک ئەمانە پێویستیان بە خەڵکێکی دەروێش ئاسا هەبووە، لە هەمان کاتیشدا گۆڕینی واقع بە شێوەیەک کە لەگەڵ نەرجسیەتی ئەواندا بگونجێت. لەناوبردنی هەموو ڕەخنەیەک، ئەم کەسانە زۆر توندو نەگبەتیشن. پارادۆکس لەوەدایە، ڕەگەزی شێتی و هەوەسبازی لای ئەم سەرکردانە دەبێتە هۆی سەرکەوتنیان، چونکە ئەم هەستە وایان لێدەکات جۆرێک لە یەقینیان پێببەخشێت و لە گومانیش ڕزگاریان بکات کە ئەمەش کاریگەری زۆری لەسەر مرۆڤی ئاسایی هەیە. نەرجسیەتی باش و خراپ، جێگەی ئاماژەیە بۆ ئەوەی جیهان بگۆڕیت و خەڵکی بهێنیتە ڕیزی خۆتەوە، بۆ ئەوەی بەشداری لە بیرو بۆچوون و وەهمەکانت بکەن پێویستە ئەم کەسە خاوەنی جۆرە بەهرە و توانا و داهێنانی تایبەتی بێت کە خەڵکی ئاسایی ئەو سیفاتانەی نییە. ئەوەی کە لە کاتی نیقاشی کەسێکی نەرجسیدا بۆمان دەردەکەوێت، کە دوو شێوە نەرجسیەت بوونیان هەیە، نەرجسیەتی باش و نەرجسیەتی پیس، لە شێوەی نەرجسیەتی باشدا، لێرەدا نەرجسیەتەکە لە ئەنجامی هەوڵ و چالاکی ئەو کەسەدا دەردەکەوێت، لەبەر ئەوە کەسی نەرجسی جۆرە شانازییەکی نەرجسیانە بە کارەکەی خۆیەوە دەکات وەکو، دارتاشی، یاخود زانا و جوتیار، هەرچەندە گرنگی بە نەرجسیەتی خۆی دەدات، هێندەش گرنگی بە کار و داهێنانەکانی دەدات و هەموو کاتێک بیر لە پێشکەوتن و بەردەوامیی کارەکەی دەکاتەوە. کەواتە لێرەدا ئالیەتی نەرجسیەتی باش مانای ئالیەتی کۆنترۆڵکردنی خودە، ئەو وزەی کە هانی کارکردن لە ناخماندا دروست دەکات، تا ڕاددەیەکی لە سروشتی نەرجسیمانەوە هەڵدەقوڵێت، بەڵام ڕاستیەکی زۆر گرنگ هەیە نابێت لەبیری بکەیت ئەویش ئەوەیە کە هەموو کاتێک کارکردن دەبێتە هۆی ئەوەی کە ئەو کەسە ناچار بکات پەیوەندی بە واقعەوە بکات. ئەمەش دەبێتە هۆی کەمکردنەوە و سنووردارکردنی ڕێژەی نەرجسیەتی تاک، هەر ئەمەش ئەوەمان بۆ شی دەکاتەوە کە بۆچی ژمارەیەکی زۆری نەرجسی لە هەمانکاتیشدا خاوەنی داهێنانی گەورەن بەڵام لە حاڵەتی نەرجسیەتی پیسدا بابەتی نەرجسیەت کارێک یاخود بەرهەمێک نییە، بەڵکو شتێکی موڵکدارییە، بۆ نموونە، جەستەی و شێوەی و تەندروستی و سامانی هەتا دوایی. سروشتی پیسی ئەم نەرجسیەتە لەوەدایە کە هیچ ڕەگەزێکی داهێنەرانەی تێدا نییە، هەروەک لە نەرجسیەتی باشدا هەیە، گەر ئەو کەسە کەسێکی مەزن بێت، ئەوا بە هۆی بوونی سیفەتێکە کە خاوەنیەتی یاخود موڵکی خۆیەتی نەک بە هۆی کارێک یان بەرهەمێکی مەزن کە بەرهەمی هێنابێت لەبەر ئەوە هیچ پێویستیان بە پەیوەندی بەستن و مامەڵە کردن لەگەڵ خەڵکی تر نیە لەبەر ئەوەی ئەو کەسە بۆ ئەوەی پارێزگاری لە خۆی بکات وردە وردە خۆی گۆشەگیر و دوورەپەرێز دەگرێت و لە واقیع دوور دەکەوێتەوە و هەوڵ دەدات کە نەرجسیەتەکەی خۆی بەهێزتر بکات بۆ ئەوەی بە باشترین شێوە بەرگری لە خۆی بکات و نەهێڵێت منە نەرجسیە بۆشەکەی خاڵی بکرێتەوە.